Every day reading the report to Halabja for radio. کوردیش نۆ پرۆبلیم ئۆکەی من ناوم دانایە دانا حەیدەر پەیام نێرم لە ڕادوی دەنگی نوێ ڕۆژانە تەختی هەواڵەکان بۆ ڕادیۆەکەم وەک ئەوەی بە دوواداچوون و چارەسەرکردنی کێشەکانی هاوڵاتیان و بە دوواداچوونیان لەلایەن حکوومەتەوە و چارەسەرکردنیان بۆ هاوڵاتیان ڕۆژانە ڕاپۆرتم هەیە سەر لە بەیانیان بەرنمەیەکمان هەیە لەو بەرنمەیە هەموو ڕۆژێک من ڕاپۆرتێکم هەیە و بەدەر لەوەش کە ئەگەر میوانێک یاخود سەحافەیەک یاخود میوانێکی دەرەوەی ئەوروپا یاخود دەرەوەی هەرێمی کوردستان بێتە شاری هەڵبجە من ئەچم لەگەڵیانەوە ئەیکەم بە هەواڵ و بە خەڵکی ئاشناکەم و بە خەڵکیان ڕاگەێنم کە بۆیەی خەڵکی هەڵەبجە ئاگادار بن لەوەی کە هەر کەسێک هەر گۆڕانکاریەک لە شارەکە روێا من تەختی هەواڵەکانیان بۆ ئەکەم. من ڕەنگین سەلام، بێژەر لە ڕادیۆی دەنگی نوێ ماوەی سێ ساڵە زیاتر بۆ چوار ساڵە چێ من کارەکەم لە ڕادیۆی دەنگی نوێ وەکو بێژەر لێرە کاری من ڕۆژانە پێشکەشکردنی چەند بەرنمەیە کە یەکێ لەوانە بەرنمەی هوەریە هەروە بابەت و بڵاوکراوی ڕۆژانە و بەرنامی تایبەت دەگەڵ و کەسایەتە سیاسی و ڕووناکبیر و هونەرمەندانەی کە یەنە شاری هەڵەبجە یاخود لە لایەن ڕادیۆی دەنگی نوێوە بانگێشت ئەکرێن، جگە لەوانە پێشکەش کردنی بەرنامەیەکی ڕاستەوخۆیە بە ناوی بەرنامەی ئێوارەی ئێوە کە ئەم بەرنامەیە تایبەتە بە کێشە ڕۆژانەییەکان کە لە سنووری ناوچەی شارەزوور و هەڵەبجە و هەورامان و تاو شوێنەی دەنگی ئێمە ئەگاتە لایان بۆ چارەسەرکردنی کێشەکانی ئەوان بە ئومێدم لە ساڵانی ئایندە بتوانم کاری جوانتر و ئیشی جوانتر لە ڕادوی دەنگی نوێ پێشکەش بە گوێگرانی دەنگی نوێ بکەم سپاس. دەنگی نوێ سەربەخۆ کارەکە بۆ گەیاندنی نوێترین هەواڵ بیسەرانی ئەزیز و خۆشەویست ئەم کاتە و هەموو کاتێکتان شاد و بەختەوەر بێ. خۆشحاڵین لە پەخشی بەرنامەکانی پاشنیوەڕۆدا هاتینەوە لاتان و یەکەم گەشتی هەواڵی پاشنیوەڕۆتان پێشکەش ئەکەین. ڕۆدۆڵفۆ ئۆرسۆ ئاکامی سەردانەکەی بۆ هەرێمی کوردستان ڕوون کردەوە. کوتلەی سەدر گومانی لە دروستکردنی ئەنجوومەنەکانی ئیسناد هەیە. هیلاری بەنیازە پۆستی وەزارەتی دەرەوەی ئەمریکا وەربگرێت. لەگەڵمان بن بۆ بیستنی درێژەی هەواڵ. دوای سەردانەکەی بۆ هەرێمی کوردستان وکۆبوونەوەی لەگەڵ سەرۆکی هەرێمی کوردستان و سەرۆکی حکوومەتی هەرێم، وەزیری دەوڵەت بۆ کاروباری بازرگانی دەرەوەی ئیتالیا، ئۆدۆلفۆ ئۆرسۆ لە ڕۆما ڕایگەیاند، وەک بەدیلێک بۆ گازی سروشتی ڕووسیا و جەزائیر داوایان لێکراوە بیر لەوە بکەنەوە سوود لە گازی عێراق وەربگرن، بۆ دروستکردنی بۆرییەکانیش حکومەتی هەرێم ئامادەیە هاوکاری کۆمپانیا ئیتالییەکان بکا. بە گوێرەی هەواڵی سایتی هاوبەڕ ئێکسی تورکی، ئۆدۆلفۆ ئۆرسۆ، وەزیری دەوڵەت بۆ کاروباری بازرگانی دەرەوەی ئیتالیا لە ڕۆما بە ڕۆژنامەوانانی ڕاگەیاندووە، سەرۆکی حکومەتی هەرێم نێچیرڤان بارزانی پێی ڕاگەیاندووە، وەک بەدیلێک بۆ ئەو گازە سروشتیەی کە لە جەزائیر و ڕووسیاوە بۆیان ڕەوانە ئەکرێ، ئەتوانن سوود لە گازی سروشتی عێراق وەربگرن و لە ڕێگەی بۆری بە تورکیا ئەو گازە بۆ ئەوروپا بگوازنەوە. یەکەمیان دەبێت هەموو عێراق بگرێتەوە و دووەمیان لەبەر ئەوەی ئەو بۆریانە بە تورکیادا ڕەت دەبن، پێویستە پەیوەندییەکان لەگەڵ ئەنکەرەدا باشتر و بەهێزتر بن. سەرۆکی کوتلەی سەدر لە ئەنجومەنی نوێنەرانی عێراق دکتۆر عەقیل عەبدولحسێن ڕایگەیاند، هەموو لایەک گومانیان لە دروستکردنی ئەنجومەنەکان ئاوڕابوون هەیە لەلایەن مالییەوە، بەتایبەتی ئەو پار و پوورەی کە بۆ ئەو ئەنجومەنانە دەبێت و ئەوەی کە ئەنجومەنی